چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. دەرگای شێر و ڕاوکەر و چەقەڵ دەبشلیم پاشای هیند وتی بە بەیدەبای فەیلەسوف، ئەو پەندەم بیست، ئێستا پەندی ئەو زۆردارەم بۆ باس بکە کە تووشی سزا و دەردەسەری بوو، وازی لە ئازاردانی کەسانی تر هێنا و ئەچێتەوە سەر ڕێگەی ڕاست. بەیدەبای فەیلەسوف وتی، مرۆڤی تێگەیشتوو هەرگیز زۆر لە کەس ناکا، بەڵام ئەوانەی کە دەستدرێژییەکەن و بەبێ ماف ئازار بە ئادەمیزا دەگەیەنن کەسانی گەوج و نەزانن کە سەیری دواڕۆژ ناکەن کە لە ئەنجامدا تووشی سزا و فەلاکەت ببن و پیاوخراپ بن بە مردن نەبێ لە سزای خۆیان ڕزگاریان نابێ و ئەوەی لە ئەنجامی کاری نەکۆڵێتەوە بەدەم سزاوە ئەتلێتەوە. وە دوور نیە کە پیاوی بێ مێشک واز لە ئازاردان و خراپە بێنێ بەهۆی سزایەکەوە کە تووشیە بێ و ئیتر پەشیمانە بێتەوە و تەمێ خواردووە بێ وا بەهۆی ئەوەوە تووشی هەندێک قازانجە بێ لە پاشەڕۆژدا ئەمەش وەک سەرگوزشتەی شێر و ڕاوکەر و چەقەڵوایە پاشا وتی بەیدەبا وتی ئەگەڕنەوە دەڵە شێرێک لە دارستانێکدا ژیا و دوو بەچکەیە بێ ڕۆژێک کە خۆی لە ڕاو بوو ڕاوکەرێک بە لای لانەکەیدا تێپەڕی و چاوی کەوت بە بەچکەکانی دوایی تیربارانی کردن و هەردووکیانی کوشت پێستەکانی دەرێنا و لاشەکانی لەو شوێنەدا بەجێهێشت کە شێرەکە هاتەوە و ئەو کارەساتەی دی وەکومار پێچێ خوارد و هاواریە کرد و ئەی نەڕاند کە و دۆڵە بەجارێ دەنگیەدایەوە لەو دارستانەدا چقەڵێکە بوو کە گوێی لەو هاوارە بوو هاتە لای و پێیوت ئەوە چیت لێ قەوماوە شێرەکە کارەساتەکەی بەتەواوەتی بۆ گێڕایەوە چقەڵوتی ئەگەر تۆ لەوە پێش کاری وات لەگەڵ کەسانی ترا نەکردایە ئەم کارەساتەت بەسەرا ناهات خەفەت مەخۆ وەک ئەوان ئارامیان گرت لە کاری تۆ تۆژە بێ ئارام بگری زانەکان و تویانە هەروەکو وەریەگری لێشت وەرەگیرێ هەموو کار و کردەوەیەک پاداشت و سزای بەپێی خۆی بۆ دانراوە لە زۆر هەتا کەم وەکو دەغڵ کە لەسەر ئەندازەی تۆ بەرهەمیە بێ شێرەکە وتی، بەڕاستی تێم بگەیەنە و ئەم قسانە مانای چییە؟ چەقەڵ وتی، تەمەنت چەنە؟ شێرەکە وتی، سەد ساڵ. چەقەڵ وتی، خواردنی تۆ چییە؟ شێرەکە وتی، گۆشتی گیانلەوەر. چەقەڵەکە وتی، کێ بۆت ئەیەنێ؟ شێرەکە وەڵامی دایەوە وتی، خۆم ڕاویان ئەکەم. چەقەڵ وتی، ئەو گیانلەوەرانەی کە تۆیان کوژی و ئەیانکەی بە خۆراک، ئایا باوک و دایکیان نەبووە؟ شێرەکە وتی، بەڵێ هەیان بووە. چەقەڵ وتی، ئەی بۆ نایانبینم کە دایک و باوکی ئەوان وەکوو تۆ هاوار و ناڵین بکەن بۆ بەچکەکانیان؟ بزانە ئەوەی بەسەرتا هات، هەمووی ئەنجامی خراپە و تاوانی خۆتە کە بەرۆکی گرتوویتەتەوە. کاتێک کە شێرەکە ئەوەی لە چەقەڵ بیست، تێگەیشت، کە بەهۆی ئەو کارە خراپانەی کە کردوویەتی و ئەو هەموو جەور و ستەمەی کە هەیبووە بەچکەکانی لەدەستداوە، ئیتر بەجارێک وازی لە ڕاوکردن هێنا و دەستی کرد بە خواردنی میوە و بەری درەخت و کەوتە نوێژکردن و خودا پەرستی، کاتێک کۆترێک کە خاوەنی ئەو بێشەیە بوو خۆراکی بەری درەخت بوو ئەوەی چاو پێکەوت وتی من وامەزانی کە ئەمساڵ درەخت لەبەر کەم ئاوی و بێبارانی باش بەری نەگرت، بەڵام کە تۆم بینی بەری درەختەکان ئەخۆی تۆ گۆشتخۆری بەڵام وازت لەو خواردنە هێناوە کە خودا بۆی داناوی و بەشی کەسانی تر ئەخۆی زانیم کە درەخت بەهۆی تۆوە بووە باش بەری نەگرت کۆترەکە وتی قوڕ بەسەر درەخت و بەری درەخت و ئەو قوڕبەسەرانەی کە ژیانیان لەسەر بەری درەختە چەند زوو لەناوەچن ئەگەر ئەو کەسانە بێنە سەریان کە مافیان پێیانەوە نییە. کاتێک شێرەکە ئەوەی لە کۆترەکە بیست، وازی لە خواردنی میوە و بەری درەختیش هێنا و کەوتە سەر خواردنی پووش و گیا و خواپەرستی کردن. لەبەرئەوە ئەم پەندەم بۆ وتی، کە بزانی مرۆڤی بێ مێشک دوور نییە، کە بە هۆی کارەساتێکی خۆیەوە واز لە ئازاردانی مرۆڤ بێنێ، وەک ئەوەی کە شێرەکە بەهۆی کوژرانی بەچکەکانیەوە وازی لە ڕاوکردنی نێچیر هێنا و کەوتە خواردنی بەری درەخت و لەوەش وازی هێنا لەبەر قسەی کۆتر و هاتەوە سەر نوێژ و خواپەرستی، لەمەدا ئادەمیزاد لە پێشترن سەیری ئەو کارە بکەن، چونکە پێشینان وتویانە ئەوی خۆت ناتەوێ دەرباری کەسانی تر مەیکە، چونکە لەمەدا دادپەروەری هەیە، وە لە دادپەروەریدا، دەبشلیم پاشای هیند وتی بە بەیدەبای فەیلەسووف ئەو پەندەی پێشوم بیست ئێستا پەندی و کەسم بۆ بڵێ کە واز لەو کارە دێنێ کە لەگەڵیدا گونجێ و بەکاری دێ و بەدەستیەوە ئاسانە و شوێنکارێکی ترەکەوێ کە نایزانێ لە پاشان دوودڵ و سەر لێ شێواوە بێ بەیدەبا وتی، ئەگەڕنەوە لە خاکی کەرخدا خواپەرستێکە بوو. ڕۆژێک میوانێکی هات، خواپەرستەکە خورماوڕۆنێکی بۆ کرد و بەیەکەوە نانیان خوارد. میوانەکە وتی، ئەم خورمایە چەند خۆشە. داخەکەم، خورما لە وڵاتی ئێمەدا نییە، خۆزگە هەمان بوایە. لە پاشا وتی حەزەکەم یارمەتیم بدەی کاندێنە مامی خورما لەگەڵ خۆما بەرمەوە بۆ وڵاتی خۆمان و چونکە من شارەزای دار و خاکی ئێوە نیم. خواپەرستەکە پێی وت ئەمە بە کاری تۆ نایە و کارێکی گرانە، لەوانەیە کە لە خاکی ئێوەدا خورما نەڕوێ و وڵاتی ئێوە دار و میوەی زۆرە ئیتر داری خورماتان بۆ چییە؟ لەگەڵ ئەوەدا کە خورما بێکەڵک و ناسازە بۆ لەش. لە پاشان خواپەرستەکە وتی، ئەو کەسە ژیر نییە کە بە شوێن شتێکا گەڕێ کە دەستی ناکەوێ وە کاتێک مرۆڤ بەختیارە ئەگەر کارێک بگرێتە دەست کە دەسەڵاتی بەسەریا بشکێ و واز لەو کارە بێنێ کە قورسە بۆی و توانای نیە بیکا ئەو خواپەرستەی بە زمانی عیبری قسەیە کرد میوانەکە سەیری لە قسەکانی سوڕما و زۆر بەلایەوە زمانێکی سەیر و جوان بوو ویستی کە فێر ببێ چەند ڕۆژێک خەریکیەوە بوو خوا پەرستەکە پێی وت بەم جۆرە کە وازت لە زمانی خۆت هێناوە و ئەتەوێ کە زمانی عیبری فێر ببی دوور نیە کە وەکوو قەلە ڕەشەکەت بەسەرا بێ میوانەکە وتی چاوی بە ڕۆیشتنی کەوێک ئەکەوێ سەری سوڕەمێنێ ئەیەوێ کە فێر ببێ دەسەکا بە مەشق کردن و خۆڕاهێنان بەڵام بۆی ناکرێ لە پاشا وازی لێنێ و ئەیەوێ بگەڕێتەوە سەر ڕۆشنەکەی خۆی سەیرەکە ناتوانێ و قاچی تێکەڵ ئەبێ لە ئەنجامدا ئەبێتە ناشیرینترینی هەموو باڵندەیەک لە ڕۆیشتندا لەبەرئەوە ئەم پەندەم بۆ وتی کە سەیرم کرد وازت لە زمانی خۆت هێناوە ئەو زمانەی کە لەسەری پەروەردە کراوی و زمانی بنچینەیی خۆتە و ئەتەوێ فێری زمانی عیبری ببی کە لەگەڵ تۆدا ناگونجێ ئەترسم کە فێر نەبی و زمانەکەی خۆشت لەبیر بچێتەوە و بە زمانێکی چەوت و ناشیرنەوە بگەڕێیتەوە ناو هۆز و کەسوکارەکەت چونکە پێشینان وتویانە ئەو کەسە گەوج و نەزانە کە شوێنی کارێک ئەکەوێ لەگەڵیدا ناگونجێ و کاری ئەو نییە و لەگەڵ شان و پایی ئەودا ڕێک ناکەوێ، باوک و باپیرانمان لەوە پێش نەیان کردووە و پیشەی ئەوان نەبووە. خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕووداو بەسەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لەڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن تاوکات خواتان لەگەڵ.